کە ئەم ڕەوشتە لە ناو ناخی ئینساندا دروست دەبێ ئەو ڕەوشتە بەرز و پەسندە ئەو گەوهەرە گرانبەهایە بە نسیبی هەر کەسێک بێ کۆمەڵێک سیفاتی بەرز لەو ئینسانەدا دروست دەبێ یەکەم ئەم ڕەوشتە لە هەر کەسێکا هەبێ نیشانەی ئەوەیە ئیمانی بە خوا و بە قیامەت و بە قەدەری خوای پەروەردگار هەیە ئەم ڕەوشتە لە هەر کەسێکا هەبێ نیشانەی ئەوەیە بە گوێی پێغەمبەری خوای کردووە صلی الله علیه وسلم ئەم ڕەوشتە لە هەر کەسێکا هەبێ خوا خۆشی دەوێ هەموو خەڵقیش خۆشیان دەوێ ئەم ڕەوشتە لە هەر کەسێکا هەبێ بەردەوام دڵ و دەروونی کراوەیە و دڵشادە و قەت دڵتەنگ و مەراقدار و خەماوی نابێ. ئەم ڕەوشتە لە هەر خێزانێکا هەبێ، لە هەر کۆمەڵگایەکا هەبێ، لە هەر شار و دێ و شارۆچکەیەکا هەبێ، دانیشتوانەکەی دوورن لە حەسوودی بە یەکتر بردن، خەڵک ڕێزی یەکتر دەگرێ، ئەو کاتە کۆمەڵگایەکی کارجوان دروست دەبێ. ئەو ڕەوشتە بەرزەش بریتییە لە قەناعەت، بریتیە لە قەناعەت کە لەم وتارەدا ان شاء اللە بە پێی توانا لە سەر وشەی قەناعەت لە ڕوانگەی قورئان و حەدیسەوە قسە دەکەین ان شاء اللە. قەناعەت بە شێوەیەکی گشتی لە زمانەوانیدا بە مانای ڕازی بوون بەو بەشەی کە خوای پەروەردگار پێی بەخشیوی وەڵاهی هەر یەکێک لە جەنابتان لە برایان و لە خوشکانی دانیشتوی ئەم مزگەوتە ئێستا کە باسی وشەی قەناعەت دەکەین هەموومان یەقینمان هەیە کە ئەم گەوهەرە گرانبەهایەمان لەدەست داوە بەڕاستی قەناعەت هەر نەماوە بەداخەوە بۆیە دەچمە خزمەت فەرموودەی پێغەمبەر صلی الله علیه وسلم زاتێکی گەلێک پایەبەرز، هاوەڵێکی گەلێک خۆشەویست کە حەزرەتی ئەبو هورەیڕەیە ڕەزاو ڕەحمەتی خوای لێ بێ ئەفەرمێ خۆشەویست لەناوماندا دانیشتبوو فەرمووی من یەئخوذ منی هذه الکەلیمات کێ هەیە ئەم چەند وشەیەم لێوەرگرێ هذه الکەلیمات چەند وشەیەکن دەتوانی بڵێی دینی ئیسلام کورتکراوەی ئە ئەم چەند وشەیەیە جا یەکێ لە سیفاتی پێغەمبەر صلی اللە علیه وسلم جەوامیعی کەلیمێتی واتە بە بچووکترین دێڕ و کەلیمە و ڕستە دەتوانێت هەموو ئیسلامت پێشکەش کا کێ ئەم وشانەم لێ وەردەگرێ فیعمل بهن ئیشیشیان پێ بکات نەک هەر گوێیان لێ بگرێ ئەو یعلم من یعمل بهن یان فێری کەسێکیان بکا کە ئەو ئیشیان پێ بکا دەستی درێژ کرد و فەرمووی، دەست بخە ناو دەستم. دەستی گوشیم، پێنج شتی پێ وتم، پێنج. چەند خۆشە دەستت بخەیە ناو دەستی پێغەمبەرەوە صلی اللە علیە وسلم. کە ئەنەس دەفەرموێت، دەستم لە هیچ ئاوریشم و حەریرێک نەداوە نەرمتر بێ لە ناو لەپی پێغەمبەر صلی اللە علیە وسلم. بۆنی هیچ عەتر و میسک و عەنبەرێکم نەکردووە بۆن خۆشتر بێ لە عەرەقەی ناو لەپی پێغەمبەر صلی اللە علیە وسلم. دەیچێت بە دڵ ئاواتەخوازە وەکو ئەبو هورەیرەی هاوڕێی پێغەمبەر صلی اللە علیه و سلم ئاوا لە قیامەتا دەست بخاتە ناو دەستی پێغەمبەر صلی اللە علیه و سلم پێغەمبەر دەستت بکشێ یەقینا ئەگەر ئەم پێنجە جێبەجێ بکەی پێغەمبەر صلی اللە علیه و سلم دەستت دەکشێ والله دینداری ئاسانە هەر لە پێنج وشەدا پێغەمبەر صلی اللە علیه و سلم کۆی کردەوە خاڵی یەکەم فەرمووی اتق المحارم تكن أعبد الناس هەر وەختێ حەرام هاتە بەر دەست و لەبەر خاتری ئەو خوایە حەرامەکەت واز لێ هێنا، تۆ خواپەرستترینی خەڵکی، پیاو چاکترینی هەموو کەس ئەو کەسەیە کە لەبەر خاتری خوای گەورە واز لە حەرام دێنێ، واز لە فێڵ دێنێ، واز لە غەش دێنێ. مەجالەکە لەبەر دەمیدا کراوەیە، بەڵام ترسی ئەو خوایە ناهێڵێ ئەو حەرامە بخۆی، ئەو غەش و خیانەتە بکەی، ئەوە تۆ خواپەرستترین کەسی ئەم سەر زەوێ دەبی. وارض بما قسم اللە لەک تکون اغنی الناس کەلیمەی دووەم دێڕی دووەم ئەوەیە ڕازی بە بەو بەشەی کە خوا بۆی بڕیارداوی لە دونیادا تۆ دەوڵەمەندترینی هەموو دەوڵەمەندەکانی ناو خەڵکی دەبی دەوڵەمەندترینی هەموو دەوڵەمەندەکان ئەو کەسەیە ڕازیە بەو بەشەی کە خوای پەروەردگار بۆی بڕیارداوە سێم وأحسن إلى جارك تكن مؤمنا چاکە کار بە لەگەڵ دراوسێکەت ئیمانداری هەموومان دەڵین یا ربی خوایە خاوەنی دین و ئیمان بین بە ئیمانەوە لە دنیا دەرچین ئەمە دوعای هەموومانە دە ئەم ڕەوشتە پێوەرە هەر وەختێ دراوسێکەت لێت ڕازی بوو چاکەی ماڵە دراوسێت ویست نیشانەی ئەوەیە ئیمانداری ئەوە دەتوانانی یەکسەر لە خۆت بپرسی داخۆ ئیمانت هەیە یان نا چەند لەگەڵ دراوسێکەتا باشی ئەوەندە پلەی ئیمانەکەت بەرزە خاڵی چوارەم، وأحب للناس ما تحب لنفسک تکن مسلما، ئەوەی بۆ نەفسی خۆت پێت خۆشە بۆ خەڵکیشت پێ خۆش بێ، هەر شتێ حەز دەکەی لە خێر و بەرەکەت و چاکە و فەزڵی خوا بەسەر خۆت و ماڵ و منداڵ و خێزانتا بڕژێ، دوعا بکە خوا ئەوەش بدا بە خەڵک، ئەگەر خەڵکێکت بینی وەک تۆ تووشی چاکە بووە، لە ناخی دڵتا هەستت بە خۆشی کرد، نیشانەی ئەوەیە موسڵمانێکی چاکی، ئەوەش بۆ خۆی پێوەرێکە. ولا تکثری الضحک فان الضحک تمیت القلب خاڵی پێنجەم صلی اللە وسلم پێغەمبەری خۆشەویست فەرمووی هەرگیز بە قاقای زۆر پێمەکەنە بەردەوام قاقا لێ مەدە خەڵکەیە لە ماڵێکەوە پێدەکەنێت دوو ماڵی ئەو دیوتریش گوێیان لە قاقایەتی فەرمووی، ئەو قاقا لێدانە دڵ دەمرێنێ، چونکە پێکەنینی زۆر و قاقا لێدان نەک زەردەخەنە، زەردەخەنە و دەم بەخەندەیی ئەوە شتێکی جیاوازە و خوا و پێغەمبەر صلی اللە علیە و سلم زۆریان پێ خۆشە، بەڵام قاقا کێشانی زۆر و هەر قسەیەکی سادە بکرێ کابرا یەک قاقایەکی درێژ دەکێشێ، ئەوە فەرمووی دڵی ئینسان دەمرێنێ بەرامبەر بە نووری ئیمان و خوای پەروەردگار. ئەم پێنجە لە گوێ بگرن برایانی بەڕێز خوشکانی موسڵمانی ئەهلی مزگەوت بەو پێنجە دەست دەخەیە ناو دەستی پێغەمبەری خوا صلی سەلم بەر شەفاعەتی دەکەوی ان شاء اللە دەوڵەمەندی خۆشە هەژاری بەڵایەکی گەلێک قورسە بۆ سەر ئینسان بەڵام دەوڵەمەندی بەو معنایە نا حەرەسی بانقبی زۆر کەس هەیە وەکو ئەو پۆلیسە، لەگەڵ ڕێزم دا بۆ وشەی پۆلیس و شوڕتە، وەکو ئەو پۆلیسە وایە کە حەرەسی بانقێکە بە ملیار دۆلاری تێدایە، کەچی وەڵڵا موحتاجە بۆی کیلۆیەک میوە بکڕێ بکا برای پۆلیس. ئێ خۆ بۆی نیە دەست لەو پارانەدا، ئەو بەس حەرەسیەتی، بەس پارێزگاریەتی، بەس شەو و ڕۆژ چاو ئەملاولا ناوێرێ چاو خافڵ کا نەوەک پارەکان بدزرێن. وەڵڵاهی زۆر دەوڵەمەندیش هەیە وەکو حەرەسی ئەو بانقە وایە. بەس پارەکانی زنجیر دەکا و قایش بەستی دەکا و لەسەر یەکی دادەنێ و لێکی دەدا و حساب و کتابی دەکا ئەینا خۆ دەستی بۆی ناچێ بەکاری بێنێ نە بۆ خۆی نە بۆ ماڵ و منداڵی نە بۆ میوانی نە بۆ خێرێک و خێراتێک لە وڵاتەکە و لە میللەت و لە هەژارەکاندا ئەو دەوڵەمەندە دەوڵەمەند نییە ئەی کێ دەوڵەمەندە پێغەمبەر صلی الله علیه وسلم دیاری دەکا لەو فەرموودەدا کە بوخاری و مسلم بە متفق علیه هێناویانە دەفەرمێ لیس الغنا عن کثرة العرض ولکن الغنا غنا النفس فەرمووی ئوممەتەکەم ئاگادار بن دەوڵەمەندی بە بوونی پارەی زۆر و سەیارەی زۆر و خانووی گەورە و کەلوپەلی ماڵی زۆر نییە دەوڵەمەندی وا لە ناخی دڵایە دەوڵەمەندی بە نەفسە بە دەروونە بە قەناعەتی ئەو دڵەتە کە ڕازی بەو بەشەی کە خوای گەورە پێی بەخشیوی بابەتێکم لەم ڕۆژانەدا خوێندەوە زۆر سەرنجی ڕاکێشام، حەزم کرد ئا ئەو چیرۆکە پەند ئامێزە لەم وتارەدا بۆ جەنابیشتان بگێڕمەوە. لە کتێبەکانی مێژوودا دەگێڕێتەوە دەڵێ کابرایەکی دەسەڵاتداری شارێک کابرا محافیزی شارێک بوو قایم قامی شارێک بوو بە مستەلحاتی ئەمڕۆ بەیانیکیان کاتێک کە لە خەو هەستا، لە کۆشکەکەیدا لە قاتی دووەمی کۆشکە بەرزەکەیدا بوو، سەیری کرد دەنگێکی بولبولئاسا بەو بەیانیە دەخوێنێ، دەنگێک چریکە لێ دەدا، جارێ سڵاوت لێ دەدا، جارێ لەبەر خۆیەوە سروود و نەشید و حەیرانێک دەڵێ، وەکو ئەوەی ئەم ئینسانە گەلێک گەلێک کەیف خۆش بێ. لە پەنجەرەی باڵەخانەکەیەوە سەری شۆڕ کردەوە، سەیر دەکا کرێکاری باخەوانی باخچەکەیەتی. کابرا دێراو هەڵدەدا و گوڵەکە ئاو دەدا و ئەم شتە پاک دەکاتەوە و ئەو چیمەنە دەڕازێنێتەوە. ئەمە کرێکارێکە بە خاکەناس خەریکە و لەو بەیانیەدا هاتووەتە سەر کار، بەڵام حەتتا بڵێی کەیفخۆشە، لە کەیفخۆشییانە بە هەموو ئاوازێ دەخوێنێ. هاتە خوارەوە و چوو مەرحەبایی کرد و لە لایەوە دانیشت و وتی، جەنابت کرێکارێکی باخەوانێکی لەوە ئەچێ بەم مووچە کەمەی کە هەتە، بەم ئیشە قورسەی ڕۆژ تا ئێوارە لە گەرمادا ڕاناوەستی. باش دڵی زۆر دڵخۆشی، وتی، ئەرە وەڵڵا قوربان باوەڕ ناکەم کەس لەم سەر زەوێدا بەقەدەر من دڵخۆش بێ. وتی دەتوانم پرسیارت لێ بکەم سەبەبی ئەم هەموو دڵخۆشی و ئەم هەموو فەرەح و سرورەت چییە؟ وتی ئەرەوەڵا قوربان ئەگە ئیزن بفەرمووی جەنابی کاربەدەست پێت دەڵێم وتی وەڵڵاهی زۆر حەز دەکەم وتی بەهۆی چەند خاڵێکەوە من ئاوا بەختەوەر و دڵشادم یەکەم لە خوا بەزیاد بێ خاوەنی ئیمانم بەخوای گەورە بەیانیان لەگەڵ فەجردا هەڵدەستم دەستنوێژ هەڵدەگرم و سوزدە بۆ خالقی ئەرز و ئاسمان دەبەم واللهی ئەو ئیمانە بە هەموو سەروەتی دنیا ناگۆڕمەوە ئەو دوڕکان نوێژی بەیانە هەر کە بەیانیان هەڵدەستم و دەچمە ئەو مزگەوتە و نوێژی بەیانەکە دەکەم و تا دەگەمەوە ماڵە تەزبیحاتێک سڵاوەتێک لێ دەدەم و ئەزانم هەموو سەروەت و سامانی دنیام هەیە ئیتر ئەوە ئەوەی یەکەم مەرجی دڵخۆشبوونی من ئەو ئیمانەی ناوە دڵمە بەخوا کە دەزانم قیامەتێک هەیە دیداری خوای پەروەردگاری تێدا دەبینم ئیتر ماندووبوونی ڕۆژ چییە دووەم سبحان الله خوا لطفی لەگەڵ کردوم لەشم ساغە ئای پاشا چەند خۆشە بەیانیان کە هەڵدەستم هەرچی ئازار بێنە لاو لەشم دانیە لەشێکی نەرم و خۆش لەشێکی بێ ئازار خاڵی سێیەم، سوپاسی خوا دەکەم لە وڵاتێکا دەژیم کە کاربەدەستی وڵات پیاوێکی عادلە. هەموو کاتی ئەوەم بەبیر دەکەوێتەوە کە کاربەدەستی ئەم وڵاتە پیاوێکی عادلە. کە پێغەمبەر صلی الله علیه وسلم دەفەرمێ اذا کان امراءکم خیارکم ئەگەر کاربەدەستی وڵات و پاشای مەملەکەت پیاوێکی عادڵ و دادپەروەر بوو چاکترینی خەڵک بوو لە هەموو خەڵک چاکتر ئەو بوو بە پاشا و کار بە دەستی وڵات و سەرۆکی وڵات، و اغنیاءکم سمحاءکم، دەوڵەمەندەکانیان دەست گوشاد و دڵ فراوان بوون بەرامبەر بە فەقیرەکان، دەستیان لێ نەدەگرتنەوە، و امرکم شوری بینکم، خەڵک ڕێزی لە یەک دەکرد و گەورە و بچووکی هەبوو، ڕیش سپیایەتی و گەنجایەتی هەبوو، ئیش و کار بە مەشەرەت و بە پرس و ڕادەڕۆی فظهر الارض خیر من بطنها خۆشەویست صلی اللە علیە وسلم فەرمووی حەتا لەسەر زەوی بژی بۆ تۆ بەرەکەتە ژیانی سەر زەویت باشترە لە ژێر قەبرت وتی من سوپاسی خوا دەکەم هەموو ڕۆژێ بیری ئەوە دەکەمەوە حەمد و سەنا بۆ خوا پاشای وڵات پیاوێکی دادگەر و عادلە زوڵم لە کەس ناکا خاڵی چوارەم ئەوەیە سوپاس بۆ خوای گەورە لە شارەکەی خۆمدا کار دەکەم و بەدووی کار و کەسابەتدا وێڵی وڵاڵەتان و شاران نیم ئەزانی چەند خۆشە ئێوارە بگەڕێو بۆ ناو ماڵ منداڵەکەی خۆت و کاسپیەکەت لە ناو شارەکەی خۆت دابێ ئەو ئەگە تا تووشی غەریبایەتی نەبی بۆ ئیش و کار قەدری ئا ئەوەش نازانێی وتی، خاڵێکی تر سوپاس بۆ خوا داهاتەکەم بەشی مەسرەفی ڕۆژانەم دەکا، ئەوەی ڕۆژانە پێویستی ماڵ و منداڵمە، ڕێک ئەو پارەی مانگانە و ڕۆژانە وەریدەگرم ڕێک بە قەدەر خۆم بەشم دەکا و زیاد و کەمی نییە. شەشەم، خانووی خۆم هەیە بە ئاسوودەیی لە ماڵ و منداڵەکەم تێیدا حەساوەتەوە و کەس بۆ کرێ خانوو نایەتە سەرم. حەوتەم، خێزانێکم هەیە، ژنێکم هەیە، ئەوەندە شوکرانە بژێرە بۆ بەشەی کە خوا داوینێ، ڕۆژێ لە ڕۆژان ناشکوریەکم لێ نەبیستووە. پێغەمبەر صلی اللە علیە وسلم دەفەرمێ، الدنیا متاع وخیر متاعها المرأة الصالحە، گەورەترین خۆشی و بەختەوەری ئەم دنیایە ژنی چاکە بۆ پیاو، و پیاوی باشە بۆ ژنی صالیحە کە بەیەکەوە بگونجێن، ئەوە گەورەترین خۆشی دنیایە. وەڵای ئەی پاشا مناڵەکانیشم لە خوا بەزیابێ گەلێ گوێڕایەڵ و ساڵحن ڕۆژێ نەبووە مەلای مەغریب بانگ دا و مناڵێکم لە دەرەوەی حەوشە بێ هاتوونەوە لەسەر بەرماڵ دەیانبینم خەریکی دەرس و دەور و مەکتەبی خۆیانن ئیتر هەرچەند ڕاستە من جلم شڕۆڵە دەستم ئەوە تا خوێنیان پێدادێ بە پاچکاری و بە خاکەناسکاری و هەژار دیارم بەڵام کە دەچمەوە ماڵێ سفرەیەکی گەرم و گوڵ ڕاخراوە ئەو شەوە بە تێری دەنوین بەخوا خەمی نانی بەیانی منێکە هەمانەیان نا ئیتر بۆچی دڵخۆش نەبم جەنابی پاشا ئیتر خەم لە چی بخۆم پاشا فەرین لێ کرد وتی دەی ڕەحمەت لە دایک و باوکت پاشا هاتەوە شوێنی خۆی وەزیر و وزەرا هاتن بۆ لای و لە دیواخان و لە مەجلیسیا دانیشتن پاشا وەزیرێکی زۆر عاقڵ و ژیری هەبوو بانجی کرد و بەسەرهاتی ئەو بەیانەی لەگەڵ کابرای کرێکاردا بۆ گێڕایەوە وتی وەڵڵەهی سەرم سوڕماوە بەو هەموو قەناعەتە بەو هەموو دڵە خۆشە بەو هەموو ئاسوودەیی و بەختەوەریەی کە من ئەو هەموو دەسەڵات و سەروەتەم هەیە کە ئەم دەقەیە ئێستا هیچ مووچەیەک لە دەوڵەت وەرنەگرم هەتا دەمرم بەشم دەکا کەچی وەڵڵەهی ڕوبعی ئەو کرێکارە دڵم خۆش نییە بەڕاستی بەغیری پێدەبم بەڕاستی جێگەی دڵخۆشی و تەشویقکردنە کابرای وەزیر وتی قوربان حەزت لێیە تاقی بکەمەوە بە یەک سکەی زێڕ ئەو بەختەوەریەی لێ تێکدەم؟ ئێستا ئەو پیاوە یەک سکەی زێڕی نیە سکەی زێڕ بەڕێزان وەکو گەڵای ئەمڕۆ وابووە سەد دۆلاری منی قەدیم کتویانە سەد سکەی زێڕ ئەمڕۆ دەڵێن دەفتەرێک دۆلار وتی بە یەک سکەی زێڕ واتە بە یەک گەڵا کە لە ماڵەکەیدا تا ئێستا نیە دەتوانم بەختەوەری ئەو خێزانە تێکدەم پاشا وتی نیەتی و ئەوەندە بەختەوەرە جا سکەی زێڕ لە ماڵیا ببینێ ئەبێ چەند بەختەوەر بێ وتی قوربان بە عەکسەوە بەختەوەریەکەی لێ تێک دەچێ وەزیریش پیاوێکی زۆر دنیا دیدە و عاقڵ بوو پاشا وتی مخەیەر بە با تاقی کەینەوە وتی ڕێگام دەدەی وتی بەڵێ وتی دەی قوربان من بێ ئەدەبیە لە خزمەت جەنابتا لە پێشتەوە بڕۆم بەڵام من کارێک دەکەم و تۆ لە دواوە مراقبەی ئەو کارەی من بکە دا جوای ئەنجامەکەی دەبینی نەوەت و نۆ سکەی زێڕ واتە نەوەت و نۆ گەڵا نەوەت و نۆ وەرەقە دۆلاری ئەمڕۆ نەوەت و نۆ سکەی زێڕی هێنا و لە دە سەسڕێکی پێچا دەمی دە سەسڕەکەشی کردەوە وەک ئەوەی بە تەواوەتی گرێ نەدرابێت دەمی کردەوە کە شتێکی لێ بڕژێ و لێ بکەوێ هێنای لەبەر دمی ماڵی کابرادا داینا کات کەیە وەختی دوای نوێژی مەغریبە کابرای دوای نوێژی عیشایە، کابرای کرێکار کە جەماعەتی عیشای دەکرد، دەهات و سەیرێکی بەر دەرگای دەکرد و دەرگاکەی پاشکۆڵ دەکرد و دایدەخست، وەکو ئەو دەرگانەی کە قەدیم هەبووە. کاتێک کە سەیری کرد، کیسەیەک لە بەردەمی دەرگاکە داندراوە. ئاوای کرد، سەیرەکە دانەخراوە، کەلێنێکی ماوە. زێڕەکان لەبەر شەوقی مانگە شەوەکەدا دەبریسکێنەوە. لە خۆشیا پەلاماری دا و هێنایەوە وتی، مناڵینە، ئەم هەموو پارەیە ڕووی لە بەردەرگای ماڵی ئێمە کردووە، هەر کەسێک بێ ویستوویەتی پێمان ببەخشێ، بەڵام با نەزانین هی کێیە، پیاوێکی خێرەومەند بووە، ئەمە هی کزە جادەومانە نییە، هەر ڕێک بە دەرگاکەیەوەی ناوە بۆ ماڵی ئێمەی هێناوە. ماڵ و مناڵ زۆر کەیف خۆش بوون. عادەتیان وا بوو زوو دەخەوتن بۆی لە فەجری بەیانیدا هەستن بۆ نوێژ و عیبادەت. ئەو شەوە لە خۆشیان خەویان لێ نەدەکەوت. کە مناڵ و ژن خەوتن کابرا هەر ئەم دیوا دیوی دەکرد گوتی بەخوا با بیژمێرم دوو سێ جاری ژمارد سەیری کرد نەوەت و نۆ سکەیە وتی وەڵاهی کیسەکە دەمەکەی کرابەوە هەر کەسێ هێنابێتی ئەمە سەتی ڕێک بووە دەفتەرێکی ڕێک بووە بەو خوادانێکی لێکەوتووە هاتەوە ئەو دەوروبەرە هەتا ڕێگای مزگەوت دەرودراوسێ هەمووی کرد هیچ سکە دیار نییە بە چراوە بە فانۆسەوە دەگەڕا بۆ ئەوەی ئەو سکە بدۆزێتەوە و سەتەکەی تەواو بێ وتی قەسەم بەخوا دەبێ کەمی نەبێ ئەمە سەتی ڕێک بوو ئەم دانەیە بزانم لە کوێ کەوتووە وەخت کەیە نزیک فەجری بەیانی ئەم هێشتا دەگەڕێ مەویز بوو بە ماندووبوون هاتەوە سەر جێگاکەی نەشەو نوێژێک نەشادە و ئیمانێک هەمووی لە بیرچۆوە دوای بیری کردە وتی نا لەمەودوا دوو ئیش دەکەم ئەگەر دەوری عەسران وازم لە پیشەی کابرا لە پاشا هێنا لە کاربەدەستی وڵات لە باخەوانێکا دەچم لە بازاڕ حەماڵی دەکەم حەتا ئەو سکەش پەیدا دەکەم دەیکەم بە سەت و ئەمجا لە سەرێکی دادەنێم با کەمی نەبێ بەو ماندووبوونەوە خەوت ماڵ و منداڵی شەوێ زۆر درەنگ خەوتون کە خەبەر دەبێتەوە سەعات دەوروبەری نۆیە وا ڕۆژ دەمێکە بەرز بۆتەوە هەستا و پەلاماری خێزانی دا و یەک دوو زلەی لێ دا. وتی، ئەمە کەیە من هەڵدەستم؟ ئەوە نە نوێژی بەیانی کرا و نە هیچ. ئەو خێزانەی کە حەتتا ئەو ڕۆژە قسەیەکی کاڵیان بە یەکتر نەگوتبوو، دوو زلەی بە دەستی کابرا خوارد کە خەبەری نەبووەتەوە. پاشا لە کڵاوڕۆژنەی ماڵەوە مراقەبەی ئەم وەزعی ناو خێزانە دەکا، بزانە چیان لە ڕوو دەدا. مناڵ ئەو مناڵانەی شەوانە حەتتا دەستی بەسەرا نەهێنانایە و ڕوومەتی ماچ نەکردایە نەدەخەوتن، یەکی دوو شەش شەقی دوور لە ڕووی جەنابتان تیا هەڵدان و مناڵ هەر یەکە بە زاق و زوق بەرەو مەکتەب بەڕێکەوە نیوەی دەرسەکانیان فەوتا بوو ژیانێکی گەلێ ناڕەحەت پارەکانی لە شوێنێکە شاردەوە ڕۆیشت دەستی کرد بە واودانی باخەکە زۆر بێ تاقەتانە ئەوە بەس بیری لای ئەوەی بوو دەبێت لە چ دوکانێکە لە چ کۆگایەکە حەماڵیەکم دەستکەوێ و بە چەند ڕۆژ سکەیەکی زێڕ پێکەوە نێم ئاوەکە ڕۆیشتبوو نیوەی ماڵی دراوسێکەشی ئاو دابوو هێشتا ئەم ئاگای لەوە نەبوو دێراوەکە پڕ بووە بیری لەوە دەکردەوە بە چەند ڕۆژ پارەی حەماڵی سکەیەکی زێڕ پەیدا دەکرێ تا لێک توڕە بوون کاربەدەستان و پۆلیسی بەدەگا وتیان بابا ئەو ئاوە هەموو ماوەکەی دراوسێشی برد ئەمە تۆ ئاگال لە خۆ نیە تۆ چکارەی هاتەوە و ژیانێکی زۆر ناڕەحەت دەستی پێکرد کابرای وەزیر کوتی قوربان نەمگوت بە یەک سکەی زێڕ بەختەوەری ئەو ماڵە تێک دەچێ وتی وەڵڵەهی سەیرە ئەمانە هیچیان نەبوو ئەوە خۆشبەخت بوون نەوەت و نۆ سکەی زێڕ چۆ ماڵیانەوە بەبێ ماندوو بوون و دەردەسەری کوتی قوربان ئاخر حیکمەتەکە ئەوەیە ئەو بەختەوەریەی جاران هەیان بوو هی ئەو قەناعەتە بوو کە بە ڕەنجی شانی خۆیان بەدەستیان هێنابوو کە ئەم پارە و پوڵە بێ ڕەنج و مشەقەت چۆ بەردەستیان بەختەوەری ماڵەکەی نەهێشتن ئەمە چیرۆکێکە ئەمە مێژوو تۆماری کردووە زۆر واقعانە لە ژیانی هەر یەکێک لە ماڵەکانی ئێمەدا ڕووی داوە کابرا ئەگەر چەند دەفتەر دۆلاری بە صافی بدەیە دەست ئەوەندەی کە ژیانی تێک دەچێ چونکە هێشتا داوای زیاتر دەکا هێشتا فریا ناکەوێ قەناعەت ناڵێن قەناعەتت هەبێ کاسپی مەکە ئەوە قەناعەت نیە کاسپی بکە با ماڵ و منداڵت تێر بێ پیامبەر صلی الله علیه و سلم دەفەرمێ لە ان تذر ورثتك اغنیاء خیر من ان تذرهم عالة يتكففون الناس بە سعدی فەرمو ماڵ و منداڵەکە لە دوای خۆت بە تێر و تەسەلی و دەوڵەمەندی بەجێبێڵی باشترە لەوەی کەوا محتاجی دەستی خەڵک بن و سواڵی بەر دەستی خەڵک بکەن قەناعەت ئەوە نیە دانیشی لە ماڵەوە کاسپی نەکەی تا ئەو پارەی هەتە دەی خۆی بازرگانی پێوە نەکەی کەسابەت نەکەی موحتاج و احتیاج بی ئەوە زوڵمێکە لە خۆت و ماڵ و منداڵتی دەکەی بەڵام قەناعەت ئەوەیە ڕازی بە بەو بەشەی کە خوای گەورە پێی بەخشیوی دوای هەوڵ و تێکۆشانی خۆت بەخیلی بە کەسێک مەبە کە لە تۆ زیاتری هەیە چونکە لەوانەیە ئەو بەقەدر تۆ دڵخۆش نەبێ تۆ بەختەوەرتر بی مانایەکی فراوانتری قەناعەت ئەوەیە عولەما دەفەرموون الاقبال بالوجه على الشیء بە ناخ و بە قەناعەتی تەواوی ناو دڵتەوە ڕوو لەو ئیشەکە کە دەیکەی چ مانایەکی جوانە پێشکەوتنی ڕۆژئاوا پێشکەوتنی ئەمریکا و ئەوروپا و غەرب بەوەیە هەر کەسە و کارێکی تایبەت بەخۆی هەیە کابرا هەر ئیشێک دەکا هەر ئەو ئیشە دەکا پسپۆر بووە تێیدا مێشکی فراوە مەشغوڵ نییە بە کارێکی ترەوە بەڵام لێرە لەم وڵاتانەی کەوا پێیان دەڵێن وڵاتە دواکەوتووەکان، وڵاتەکانی جیهانی سێیەم، وڵاتەکانی شەرق، هەر کەسە و چەند کارەیە، چەند پیشەبزانی خراپ نییە، لە ئیسلامدا خراپ نییە، بەڵام قەناعەت ئەوەیە خۆت ساغ بکەیتەوە بۆ یەکێکیان، مێشکت تەنها بەوەوە مەشغوڵ بێت و سەرەنجام کاری جوان پێشکەش دەکەی، مێشک و دەروونیشت ئیسراحەت دەکا. زانایانی ئیسلام قەناعەتیان لە بواری زانستا بەوە لێکداوەتەوە پسپۆڕیان بەدەستهێناوە ئێستا یەکی وەکو ئیمامی شافعی سەیری کە زانایەکی حەدیسە خۆ تەفسیری قورئانیشی زۆر باش زانیوە کەچی خۆی ساخ کردوتەوە تەنها لە بواری شەرعا نووسیوێتی پیاوێکی وەکو ئیبن سیرین محەممەدی کوڕی ئیبن سیرین عالمێکی گەلێک گەورەیە کەچی هەموو ژیانی بۆ لێکدانەوەی خەون تەرخان کردووە پیاوێکی وەکو ئیبن کەثیر بەو هەموو عالمەی کە لە مێژوو هەروەها لە, تفس... لە زانستی فەرموودەدا هەیبووە لە فقها هەیبووە تەنها ژیانی بۆ تەفسیری قورئان تەرخان کردووە یعنی قەناعەتی بە بەشێک کردووە هەموو چاوی چڕ لەسەر ئەوە داگرتووە جابری کوڕی حەیان لە کیمیادا پسپۆڕ بووە بەڵام ئەمڕۆ فرەکاری هەر ڕۆژەی ئیشێک بەرهەمی جوانی لە وڵاتان نەهێشتووە کابرا ئەمڕۆ ئیشێک دەکا سبەینە سەیرەکی ئیشێکی تر دەکا ئیش لە خەڵکیش تێک دەدا بۆ خۆشی قەناعەتی نیە و ناگاتە ئینێ هەتا دەیخەنە قەبرەکەوە هەر مەشغوڵە کابرا بەتانی دەفرۆشێ قەناعەتی بەوە نیە هەر بە بەتانی فرۆشتن پاقلاوەشی لەگەڵ دەفرۆشێ قەسەم بەخوا بە چاوی خۆم بینیومە لە یەک دوکان و مەحەلە کابرا شێلمی کوڵاو دەفرۆشێ پەرەمێز دەژێ مەنجەڵە شێلم و پاقلەی کوڵیودایە لەو لاشەوە دۆندرمە دەفرۆشێ لە ئەو پەڕی ساردەوە بۆ ئەو پەڕی گەرم لە یەک دوکانە لە مەسافەی سێ سێ مەترە ئەمە هیچ پەیوەندیەکی بێن لە هیچیان ناسەرکەوتوو نابێ و کاری جوانیش پێشکەش ناکە لەبەر ئەوە قەناعەت بکە بۆ پیشەی کە خوای گەورە بۆی بەنسیب کردووی خۆتی بۆ ساخکەوە مێشکت ئەوەندە مەشغوڵ نابێ لە بواری سیاسەتدا سەیر دەکەی حیزب لە وڵاتی ئێمەدا هەمە کارەیە، حکومەتە، بۆ ژنان وا دەکا، بۆ گەنجان وا دەکا، بۆ پیران وا دەکا، بۆ وڵات وا دەکا، بۆ دەرەوە وا دەکا، بەڵام لە وڵاتانی پێشکەوتووی ئەوروپادا کە حیزبایەتی لێرە لاسایان کردەوە سەقەتیان کرد ئاوا نییە. حیزبێک یەک ئیشی هەیە، ئێستا حیزبی واهەیە لە سویدا تەنها ئیشی ئەوەیە پارێزگاری لە نەمامەکانی سەر جادە دەکا ئەوانەی ئەندامی ئەو حیزبەن مراقەبەی ئەو کەسانە دەکەن کە لقی دارێک بشکێننەوە ئیتر هەقی بەسەرەوە نیە سیاسەتی دەرەوەی وڵاتەکە چیە حیزب هەیە لەو وڵاتەدا تەنها سەرپەرشتی ئافرەتی بێ مێرد دەکا سەرپەرشتی ئەو پیاوانە دەکا کە لە ماڵەکانیان دەرکراون و کەس نیە خزمەتیان بکا ئەم حیزبە ئیشی خزمەتکردنی پەکەوتەکانی وڵاتە نەک وەک ئێرە کابرا هەمە لایەن هەیە حیزبە و چوار کەسە داوای ئەوە دەکا دەڵێ دەبێت شەرق و غەرب بەدەستی منەوە بێ ئیتر ئەوە حیزبایەتیش بەرچاوی خەڵک کەوت قەناعەتی شەرعی بۆ کاربەدەست ئەوەیە خۆی تەرخان بکا بۆ پیشەکەی کە خزمەتی وڵات و میللەتە نەک کاربەدەست و سەرۆکی حیزب بێ کەچی بازرگانی وڵاتیش بێ ئەخ بابە بازرگانی و سەرۆکایەتی وڵات و حیزب بەیەکەوە ناکرێ بۆیە ئەو میللەتە ئاوا سەرگەردان دەبێ لە بواری زانای ئاینیدا مامۆستای ئاینی مەلای مزگەوت پێشەوای نوێژ و خوتبە ئەبێ خۆی یەکلایی کاتەوە ئێمە زۆر جار ڕۆژانە پرسیارمان لێ دەکرێت وەک شخصی خۆم کە دەڵێی نایزانم کابرا لەوانەیە وابزانە خۆتی لێ دەدزیەوە نەکاکە من نابێ هەمە کارە بم من ئیشەکەم ئەوەیە ڕۆژانە وتارێکی جمعە ئامادەکەم لە خوێندنەوەی چەند مەقالاتی و کتێبێک و گۆڤارێک و سایتێک ئێتە معنای ئەوە نییە بەحری علم بم لە شەرقەوە بۆ غەرب هەموو شتێکم ئاگا لێ بێ نابێ مامۆستای ئاینی پیاوی کۆمەڵایەتیش بێ و ئیسلاحی خەڵکیش بکا و ژنی ژمارەکا و مەلاش تەڵقینکا و لە هەموو تەعزیەیەکیش ئامادە بێ و سەردانی هەموو نەخۆشیشیش بکا و لەگەڵ هەموو کەسیشا بێ و بڕوا و شەو و ڕۆژیش لەناو خەڵکا بێ ئەی باشە هەتا دەمرێ چوار لاپەڕە کتێبی پێ نانووسرێ لەبەر ئەوە خۆ تەرخانکردن ئەوە قەناعەتە سەیاقی ڕازی بە بۆ بەشەی خۆت ئەوەندە چاوەورد مەکەوە مامۆستایەکی بەڕێز جارێ باسی پرۆسەی پەروەردەی کرد لە وڵاتە کە دوا دەکەوێ وتی وەڵی زەمەن هەبووە پێشنیۆڕۆ مامۆستا بووم لە مەکتەب ژیانی ماڵ و منداڵم بەو معاشەکەمە دابین نەبووە دوای نۆڕۆن حەماڵیم کردووە لە بازار شەویش حەرەسی بینایەک بووم هەتا بەیانی لە ماڵەوە نەخەوتوم ئێ باشە بەیانی بێ تەلەبەی فەقیر چی ئیسفادە لەو مامۆستایە دەکا بەو مێشکەوە زۆر جار حکومەت چل پەنجا هەزارێک دەدا بە کەسێک بەس ئەوەیە فکری مەشغوڵ دەکا ئەینا ئەبێ معاش بۆ موەزەفێک ئەوەندە تێر و تەسەل بێ بیری بەلای ئیشی ترا نەڕوا باشە بۆی خۆی ساخ کاتەوە بۆ ئەو کارە قەناعەتتان هەبێ بۆ بەشەی کە خوای پەروەردگار پێی بەخشیوین قەناعەتمان هەبێ بەو بەشەی کە خوا بۆی بڕیارداوین چونکە ئەوە باشترین بەشە و ئەگەر ئینسان دڵ و دەرونی خۆی ئاسوودەکا لەناو ماڵ و مناڵێکی بەختەوەرا ژیان بەسەر بەرێ ئومێدەوارم کە ئیشاڵا هەموومان بەختەوەری دونیا و دواڕۆژ بین یاڕەبی خوایە قەناعەتمان پێ ببەخشی خوایە ئەو ڕەوشتە بەرزە لە دڵ و دەروونمانە جێگیر کەی یاڕەبی خوایە ڕزق و ڕۆزی فراوان و حەڵاڵمان بەنسیب کەی لە دەستکورتی و هەژاری و نەداری و نەبوونی بمان پارێزی یاڕەبی خوایە ئەو کەسانەی نەدارن دەرگای ڕزق و ڕۆزیان لێ بکەیەوە ئەو کەسانەی کە قەرزارن لە نیری کۆیلەتی قەرزاری ڕزگاریان کەی یاڕەبی خوای پەروەردگار لەم ڕۆژە موبارەکەدا لێت دەپاڕێمەوە ئەم دەستە بە دەست نوێژانە کە ڕوویان کردۆتە ماڵی تۆ قیبلەی تۆ دەپاڕێنەوە شیفا بۆ نەخۆشەکان بنێری یاڕەبی خوای هەموو ئەو کەسانی کە نەخۆشن زەلیلی سەر جێگان چاوەڕێی دەرگایەکی خێرن دەرزی و دەرمانێکن لە ژنان لە پیاوان لە بەتەمەنان لە گەنجان لە مناڵان یاڕەبی خوای شیفای هەمویان بنێری یا ربی خوا رحم بە حاڵی هەموو لایەکمان بکەی عاقبەتی هەموو لایەکمان خێر کەی ئەو ژن و پیاوانەی کە ڕێک و پێکن و خێزانێکی بەختەوەرن لێیان تێک نەدەی یا ڕەبی خوایە ئەو خێزانانەی کە ناکۆکن ئیسلاحی حاڵیان بکەی ئەو ژن و پیاوانەی مناڵیان نییە ئەولادی ساڵحیان پێ ببەخشی یا ڕبی خوای ئەوەی ئەولادی هەیە ئەولادەکانی بۆ ساڵحکەی بۆیە ڕێک و پێکەی یا ڕبی خوای خوێندکارەکانمان لە خوێندنەکانیاندا سەرکەوتوو بن مامۆستاکان عیلمیان زیاد بێ هەموو خاوەن پیشەیەک خوایە پسپۆر بێ لە پیشەکەی خۆیدا خیانەتی پێنەکە کاری جوان بەرهەمی جوان لە وڵاتماندا بەرهەم بێ برحمتک یا ارحم الراحمین آمین والحمدللە رب العالمین